بە ناوی خودای بەخشندە و میهرەبان. سوپاس و ستایش بۆ ئەو خودایەی ئەم کتێبە کە قورئانە بۆ سەر بەندەی خۆی محمد صلی اللە علیه وسلم دابەزاندووە هیچ کەم و کوڕی و ناتەواویەکیشی بۆ ڕەوا نەداوە. کردوویەتی بە چاودێری هەرچی بەرژەوەندیەکانی ئادەمیزادە و ڕێک و ڕاسە لە هەموو شتێکدا، بۆ ئەوەی یاخییەکان لە سزایەکی سەخت بێدار بکاتەوە کە لەلایەن خوداوە لە دونیا و قیامەتدا یەخەیان پێ دەگرێت و مژدەش بدات بەو ئیماندارانەی کە کار و کردەوە چاکەکان ئەنجام دەدەن بەوەی کە بەڕاستی پاداشتی زۆر چاکیان بۆ ئامادەیە. بەردەوام و بۆ هەمیشە لەو بەهەشتە سازگارەدا دەمێننەوە، هەروەها بۆ ئەوەی ئەوانە بترسێنێت و بێداریان دەکاتەوە کە دەیانوت، خودا منداڵی بۆ خۆی بڕیار داوە. جا ئەوانە نە خۆیان و نە باوباپیرانیان لە ڕووی زانست و زانیاری و تێگەیشتنەوە ئەو گوفتارە ناقۆڵایە ناڵێن، ئەو بوختانەیان قسەیەکی زۆر گەورە و ناڕێکە کە لە دەمیان دەردەچێت ئەوانە جگە لە درۆ و گفتاری نابەجێ هیچی تر ناڵێن جا تۆ لەوانەیە لە خەم و پەژارەدا لە سەرنجامی ڕەشی ئەوانەی کە باوەڕ بەم قورآن و فەرمودێن ناهێنن خۆت لەناو بەریت و لە داخ و خەفەتدا بمری بێگومان ئێمە هەرچی لەسەر ڕووی زەویدا هەیە کردومانە بەهۆی ڕازاندنەوەی تا تاقیتان بکەینەوە کامیان کار و کردەوەی چاکتر و ڕێک و پێکتر ئەنجام دەدات، ناز و نیعمەتەکان بۆ چاکە بەکار دەهێنێت. بێگومان ئێمە سەرەنجام هەرچی لەسەر ئەم زەویەدا هەیە تەختی دەکەین و دەیکەینە گۆڕەپانێکی وشک و برنگ و ساف. بەڵگەیەکی تر لەسەر زیندووبوونەوە ئەوەیە کە خودای گەورە دەپرسێت، ئایا وا دانانێیت کە بەڕاستی یارانی ئەشکەوت و تابلۆ کە ناویانی لەسەر نووسراوە لە نیشانە و بەڵگە سەرسوڕهێنەرەکانی ئێمەن لە سەردەمی پاشایەکی زۆرداری خودانەناسدا چەند لاوێکی ئیماندار هەست دەکەن کە ئیمان و ژیانیان لە مەترسیدایە بۆیە ڕوودەکەن ئەشکەوتێک لەوێدا ماوەیەکی دوور و درێژ خدای گەورە خەویان لێدەخات کاتێک لاوەکان پەنایان بردە بەرەشکەوتەکە و نزایان کرد جاوتیان پەروەردگارە لەلایەن خۆتەوە ڕەحمەت و مێهرەبانی تایبەتیمان پێ ببەخشە و لە سۆزی خۆت بەهرەوەرمان بکە و ڕێگەی ڕزگاری و سەرفرازیمان بۆ بسازێنە لەم کارەماندا. ئینجا ئێمەش نزامان گیرا کردن، پەردەمان هێنا بەسەر گوێیاندا تا بە ئارامی چەندەها ساڵ لە ئەشکەوتەکەدا بۆ خۆیان بە خەوتوویی بمێننەوە. پاشان دوای ماوەیەکی دوور و درێژ لە خەو خەبەرمان کردنەوە و لە نووستن هەستان. تا بزانین کام دەستەیان دەزانن کە چەندە خەویان لێکەوتووە ئەوانیان کە دەڵێن ڕۆژێک یا کەمتر یا ئەوانیان کە دەڵێن مەگەر هەر خوددا بزانێت چەند دەخەوتووی ئێمە بەڕاستی و دروستی هەواڵی بەسەرهاتیە و لاوانەت بۆ دەجێڕینەوە بەڕاستی ئەوانە لاوانێک بوون باوەڕی دامەزراویان هێنابوو بە پەروەردگاریان ئێمەش زیاتر لە نووری ئیمان و هیدایەت بەهرەوەرمان کردن. ئێمەش دڵەکانیانمان دامەزراو کرد و ترسمان تێدا نەهێشت، بڕیاریاندا کۆمەڵگەی نەفامی بەجێبهێڵن، کاتێک هەستان و وتیان، پەروەردگاری ئێمە پەروەردگاری ئاسمانەکان و زەوییە، هەرگیز هانا و هاوار بۆ هیچ خودایەکی تر نابەین جگە لەو، ئەگەر لەو ڕاستیە لابدەین سوێن بە خودا ئەوە بێگومان ئێمە لەو کاتەدا قسەی نابەجێ و نادروستمان کردووە ئەوانە قەومەکەی خۆمانن لە ڕێبازی ڕاز لایان داوە لە جیاتی خوداناسی شتی تریان کردووە بە خودای خۆیان دەبا بەڵگەیەکی ئاشکراش بهێنین لەسەریان جاچێستەم کارترە لەوەی کە درۆ بۆ خوددا هەڵدەبەستێت هەندێکیان وتیان جا ئێستە کە ئێوە بڕیارتان داوە خۆتان دوورە پەرێز بگرن لەم خەڵکە و لەو شتانە کە لە جیاتی خدا دەیان پەرستن تەنها خدا پەرستی بکەن دەپەنا بەرنە ئەشکەوتەکە ئەو کاتە پەروەردگارتان ڕەحمەت و مێهرەبانی خۆیتان بەسەردا پەخش دەکاتەوە و هۆکاری حەوانەوەتان بۆ دابین دەکات کاتێکیش کە خۆر هەڵدێت تیشکەکەی دەبینیت لەلای ڕاستی ئەشکەوتەکەوە دەدات و تێپەڕ دەبێت کاتێکیش کە ئاوا دەبێت لە لای چەپی دەدات و تیشکەکەیان بەسەردا تێپەڕ دەبێت لەو کاتەدا ئەو لاوانە لەناو بۆشایی فراوانی ئەشکەوتەکەدا ڕاکشاون ئەوە هەمووی بەڵگە و نیشانەیەکە لە بەڵگە و نیشانەکانی خوددا ئەوەی خوددا هیدایەتی بدات هەر ئەو هیدایەت دراوە و ڕێنمویی وەرگتووە ئەوەشی خوددا گومڕای بکات ئەوە هەرگیز کەسێکت دەست ناکەوێت کە پشتیوانی بکات و ڕێنمویی بکات پاشان دیمەنیان دهێنێتە بەرچاو و دەفەرموێت وادەزانیت بەخەبەرن لە کاتێکدا بەخەوتووی ڕاکشاون ئێمە ئەو دی و ئەو دیویان پێدەکەین و بەلای ڕاست و بەلای چەپیاندا هەڵیان دەجێڕینەوە بۆ ئەوەی زەوی جەستەیان نەخوات و هەوای پاک لیان بدات سەگەکەشیان چەمۆڵەی داداوە لەبەردەم کەلەبەری ئەشکەوتەکەدا ئەگەر تۆ ئەی پێغەمبەر ئەی ئیماندار سەرێکت بکێشایە بۆ سەر دیمەنیان ئەوە بەپەلە هەڵدەهاتیت و ترسێکی زۆر لە دیمەنیان دەچووە دڵتەوە هەر بەو شێوەیەش کە بە دەسەڵاتی خۆمان خەومان لێخستن خەبەرمان کردنەوە بۆ ئەوەی لە ماوەی خەوتنەکەیان لە یەکتر بپرسن یەکێکیان وتی باشە ئەوە ئێوە وا دەزانن چەندە خەوتون هەندێکیان وتیان ڕۆژێک یا کەمتر لە ڕۆژێک خەوتووین، هەندێکی تریان وتیان مەگەر پەروەردگارتان خۆی بزانێت چەندە خەوتوون، دیارە هەستیان بە برسێتی کردووە، بۆیە لاوێکیان پێشنیاری کرد و وتی دە یەکێکتان بنێرن با ئەم پارە زیوەتان ببات بۆ شار، جا سەرنج بدات بزانێت کێ خۆراکی خاوێنتری هەیە با لەو خۆراکەتان بۆ بکڕێت و بۆتان بهێنێت، با وریا و نەرم و نیان و لەسەرخۆش بێت، با کەسیش ئاگادار نەکات بە کار و بارتان. چونکە بەڕاستی ئەو بتپەرستانە ئەگەر پێتان بزانن، ئەوە بەردبارانتان دەکەن یان دەتانگێڕنەوە بۆ ناو ئایینی خۆیان، ئەو کاتە ئیتر هەرگیز سەرفراز نابن. وا دیارە کە یەکێکیان ناردوە بۆ کڕینی خواردەمەنی و پارە زیوەکەی دەرهێناوە. کابرای دوکاندار خەڵکی لە دەور کۆ دەکاتەوە، چونکە مێژووی سکەی پارەکە زۆر کۆن بوو. ئەوسا بۆیان دەرکەوت ئەم لاوە یەکێکە لەوانەی کە چەند سەدەیەک لەمەوبەر لە دەست پاشای بتپەرست و ستەمکار هەڵاتوون. خەڵکەکە لەگەڵ لاوەکەدا بەرەو ئەشکەوتەکە بۆ سەردانی ئەوانی تر چوون ئا بەو شێوەیەش خەڵکیمان ڕێنمویی کرد تا بیان دۆزنەوە و بزانن و دڵنیابن کە بەڕاستی بەڵێنی خوددا لە زیندووکردنەوەی مردووەکاندا حەق و ڕاستە و بێگومان قیامەتیش هەردێت و هیچ گومانی تێدا نییە لەوێ کە بە دیداریان شاد بوون لاوەکان خەوی یەکجاریان لێکەوت لە کاتێکدا ئەو خەڵکە کێشەیان بوو لەسەر مەسەلەی زیندووبوونەوە ئینجا هەندێکیان وتیان با چەند خانوویەکیان لەسەر دروست بکەن پەروەردگاریان زانایە پێیان بەڵام ئەوانەی کە دەسەڵاتیان هەبوو بەسەر کاروباریاندا وتیان بێگومان مزگەوتێکیان بەسەرەوە دروست دەکەین کە ئەمە شتێکی داهێنراو بوو لە ئاینی گاوریدا کە لەسەر گۆڕی پیاوچاکان پەرزگایان دروست دەکرد جا دەربارەی ژمارەی یارانی ئەشکەوت لە ئاییندەدا دەڵێن، سیان و چوارەمیان سەگەکەیانە، هەندێکی تر دەڵێن، پێنجن و شەشەمیان سەگەکەیانە، کە هەموو ئەمانە قسەیەکی بێ بەڵگەن و چێو لە تاریکی کوتانە، هەندێکی تر دەڵێن، حەوتن و هەشتەمیان سەگەکەیانە، ئەی محەممەد، پێیان بڵێ، هەر پەروەردگارم خۆی دەزانێت ژمارەیان چەندە، تەنها کەمێک نەبێت کەس ژمارەیان نازانێت لەبەرەوە مجادلە مەکە لەبارەیەوانەوە جگە لە مجادلەیەکی ئاشکرا و ئاسان نەبێت دەربارەشیان لە هیچ کەسێک لە خاوەنانی کتێب مەپرسە چونکە ئەوەی بە وەحی بە تۆ گەییوە بەسە لەو بارەیەوە هەرگیز دەربارەی هیچ شتێک و هیچ کارێک مەڵێ من بەڕاستی سبەینێ ئەنجام دەری ئەو کارم. مەگەر بڵێیت ئەگەر خودا بیەوێت و ویستی پەروەردگاری لەسەر بێت یادی پەروەردگاریشت بکە کاتێک کە لە بیرت چوو بڵێیت ئینشا ئەڵڵا لە ئەنجامدانی هەر کارێکدا بڵێ ومێدەوارم پەروەردگارم ڕێنمویم بکات بۆ بەڵگەیەکی نزیکتر لەمە تا بەو شێوەیەی کە پێی چاکە و لەلای پەسندا جێبەجێی بکەم ئەوسا ئیتر یارانی ئەشکەوت سێ سەد ساڵی تەواوی هەتاوی لە ئەشکەوتەکەیاندا مانەوە، ئەگەر بە ساڵی مانگی حسابی بکەیت نۆ دانە ساڵی تریشیان خستە سەر واتە دەکاتە سێ سەد و نۆ ساڵ خەویان لێ کەوت. پێیان بڵێ، خودا خۆی دەزانێت بە ماوەی مانەوەیان لە ئەشکەوتەکەدا، هەر بۆ خودایە زانینی نهێنی ئاسمانەکان و زەوی، ئای کە چەندە بینەر و بیسەرە خودای گەورە! هیچ کەس نییە جگە لەو زاتە پشت و پەنای خەڵکی بێت بێگومان ئەو خدایە لە کار و فەرمان ڕەوایەتەکەیدا هیچ کەس ناکات بە هاوتا و هاوبەشی خۆی ئەی پێغەمبەر ئەوەی بە وەحی ڕەوانە کراوە بۆ تۆ لە قورئانی پەروەردگارت دەوری بکەرەوە هیچ کەس نییە فەرموودە و گفتاری ئەو زاتە بگۆڕێت دڵنیاش بە کە هەرگیز پەناگا و یاریدەدەرێکی وەکو ئەو زاتەت دەست ناکەوێت ئارام بگرە و خۆت ڕابگرە لەگەڵ ئەو کەسانەدا کە خوداپەرستی دەکەن و یادی پەروەردگاریان وێردی سەرزاریانە لە بەرەبەیان و دەمە و ئێواراندا مەبەستیانە و دەیانەوێت کە ئەو زاتە لە خۆیان ڕازی بکەن ڕوو لەوان وەرمەگێڕە و ڕوو مەکە دنیا پەرستان و دەوڵەمەندان لە کاتێکدا تۆ زینەت و ڕازاوەیی ژیانی دنیات بوێت و بە گوێی ئەو جۆرە کەسە مەکە کە دڵیمان غافڵ کردووە لە یادی خۆمان بەهۆی دنیا پەرستیەوە شوێنی ئارەزوی خۆی کەوتووە و هەرچی کاروباری هەیە بێسەر و بنە و لە سنوور دەرچووە پێیان بڵێ حەق هەر ئەوەیە کە لەلایەن پەروەردگارتانەوە بۆتان ڕەوە جا ئەوەی دەیەوێت با باوەڕ بهێنێت و ئەوەی دەیەوێت با کافر و بێ باوەڕ بێت بێگومان ئێمە دۆزەخێکمان ئامادە کردووە بۆ ستەمکاران کە لە هەموو لایەکەوە دەوریان دەدات و دیواری بڵێسەی ئابلوقەی داون خۆگەر هاوار بکەن لە ئازار و تینوێتیدا ئەوە ئاو دەدرێن بە ئاوێکی گەرمی پیس و بۆن ناخۆش کە وەکو خڵتەی کانزایی تواوە وایە ئەوەندەش گەرمە دەموو چاویان هەڵدەکڕوزێنێت و دەیبرژێنێت ئای کە چەند خوارنەوەیەکی تاڵ و ناخۆشە، چەندە جێگە و ڕێگەیەکی پڕ لە ئازارە! لەولاشەوە بۆ ئەوانەی کە بە ڕاستی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، با دڵنیا بن ئێمە پاداشتی ئەو کەسە بەزایە نادەین کە کردار و ڕەفتاری جوان و پەسندە. ئا ئەوانە باخەکانی بەهەشتی عەدن بۆیان ئامادەیە. کە چەندەها ڕووبار بە بەردەمیاندا جاری و ڕەوانە، بازن و دەستبەند و سەعاتی ئاڵتوونیان لەدەست دەکرێت، پۆشاکی سەوزی جوان دەپۆشن کە دوو توێیە، چینی ژێرەوە ئاوریشمی ئەستوورە، چینی سەرەوە ئاوریشمی تەنکە، جا بە کەماڵی شادییەوە لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان شانیان داداوە، بەڕاستی ئەو بەختەوەرانە چاکترین و جوانترین و خۆشترین پاداشتیان دەستکەوتووە، هاوڕێ لەگەڵ خۆشترین و سازگارترین جێگە و ڕێگەدا. دەربارەی دۆزەخیان و بەهەشتیان، ئەی محەممەد، نموونەیان بۆ بهێنەرەوە بە دوو پیاو کە یەکێکیانمان کردووە بە خاوەنی دوو باخی ڕەز و دەوری هەردوو باخەکەمان بە دارخورما تەنیوە و لەنێوانیاندا باخ و بێستانمان فەراهەم هێناوە. هەردوو باخەکەش میوەی چاکیان بەرهەمهێناوە و هیچیان لێ خەسار نەبووە و لە نێوان هەردوو باخەکەشدا ڕووبارێکمان هەڵقوڵاندووە. جا ئەو خاوەن باخە زۆر سەروەت و سامانی تری هەبوو، کابرای خاوەن باخ غەڕابوو بە سامانەکەی، بۆیە بە هاوەڵە هەژارە ئیماندارەکەی وت، کاتێک گفتوگۆی لەگەڵدا دەکرد، من سامانی زۆر زیاترم هەیە لە تۆ، ماڵ و منداڵیشم بەهێزترە لەوانەی تۆ. ڕۆژێک چوو بۆ سەردانی یەکێک لە باخەکانی لەگەڵ هاوەڵەکەیدا، لە کاتێکدا کە ستەمکار بوو لە خۆی، بەهۆی لەخۆبایی بوونیەوە. بۆیە لە بەرخۆیەوە وتی، گومان نابم کە ئەم باخ و باخاتە هەرگیز لەناو بچێت. واش نازانم قیامەت بەرپا دەبێت. سوێند بە خودا ئەگەر بمگێڕنەوە بۆ لای پەروەردگارم دوای مردنم ئەوە دڵنیام کە لای ئەویش جێگە و ڕێگە و چەندەها باخی ڕازاوەی لەمە باشترم بۆ ئامادە کراوە هاوڵە ئیماندارەکەی لە کاتێکدا کە گفتوگۆی لەگەڵدا دەکرد پێی وت ئایا باوەڕت نەماوە بەو زاتەی کە سەرەتا تۆی لە خاک دروست کردووە؟ لەوەودوا نوتفەیەک بوویت پاشان کردیتی بە پیاو؟ بەڵام من دەڵێم کە اللە بەدیهێنەری هەموو بوونەوەر هەر ئەو پەروەردگارمە هیچ جۆرە هاوەڵ و شەریکێک بۆ ئەو پەروەردگارەم بڕیار نادەم. دەبوا کاتێک چویتە ناو باخەکەتەوە بدوتایە ماشاء اللە هەرچی خودا ویستی لەسەر بێت هەر ئەوە پێش دێت ئەم هەموو ناز و نیعمەتە بەخششی خودایە و بە هەرکەس بیەوێت دەیبەخشێت هیچ هێز و توانایەک بۆ هیچ کەس نییە تەنها بەهۆی خوداوەند نەبێت، ئەگەر تۆ من دەبینیت ماڵ و سامان و نەوەم لە تۆ کەمترە، ئەوە نزیکە و ئومێدەوارم پەروەردگارم لەو باخەی تۆ چاکترم پێ ببەخشێت لە دونیادا یا لە قیامەتدا، بەڵایەکیش لە ئاسمانەوە بۆ باخەکەت بنێرێت و بیکاتە زەوییەکی ڕووت و خلیسک و وشک. یاخود دوور نییە ئاوی باخەکە ڕۆبچێت و هەرگیز نەتوانیت بەدەستی بهێنیت سەرنجام پێشبینی هاوەڵی خوداناسی هاتە دی سەروەت و سامانی بەبادراو لەناو برا ئینجا بەدەم ئاخ و داخ و هەناسەی ساردەوە دەستی دەدا بەیەکدا و لەسەرەوە مەسرەفەی کە تێیدا کردبوو لە کاتێکدا باخەکە بەسەر یەکدا تەپی بوو، لە جێی خۆیدا کاول بوو، ئەوسا دەیوت، خۆزگە من هیچ جۆرە هاوەڵێکم بۆ خودا بڕیار نەدایە، باوەڕی دامەزراوم تەنها بەو هەبوایە. ئیتر هیچ دەستە و تاقمێک نەبوو جگە لە خودا فریای بکەوێت و لە خەشمی خودا دەربازی بکات. سەرکەوتووش نەبوو. ئا لەو کاتانەدا و لەو جۆرە حاڵانەدا یارمەتی و کۆمەک تەنها لە خودا، پەروەردگاری حەق و ڕاست و دروست وەردەگیرێت، هەر خۆی چاکترین پاداشتی ئامادە کردووە، چاکترین سەرەنجامیش چاوەڕێی بەختەوەرانە. ئەی پێخەمبەر نموونەیان بۆ بهێنەرەوە کە ژیانی دونیا وەک ئەو ئاوی بارانە وایە کە لە ئاسمانەوە دەیبارێنین و ڕووەکی زەوی بەهۆیەوە بەیەکدا دێن، لە دوای ماوەیەکی کەم هەموو ئەو ڕۆک و گژ و جیایە دەبێتە پوش و پەڵاشێکی ورد و خاش ڕەشەبا بەم لاولادا بڵاوی دەکاتەوە خدای گەورەش هەمیشە و بەردەوام دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە ماڵ و سامان و وەچە زینەت و جوانین بۆ ژیانی دنیا بەڵام دڵنیابن کردەوە چاکەکان کە بەرهەمیان دەمێنێتەوە پاداشتیان چاکترە لای پەروەردگارت و ئومێد و هیوای چاکتریشی لێدەکرێت بۆ خاوەنەکانیان ڕۆژێک دێت کە چێوەکان لە جێگەی خۆیان هەڵدەکەنین و گۆشە و کەناری زەوی بە زەقی دەبینیت لە کاتێکدا هەموو خەڵکیشمان کۆ کردۆتەوە و کەسیشمان لێ بەجێ نەهێشتوون ئەو ڕۆژە سەرجەم نەوەی ئادەم ڕیز کراون لە بەردەم پەروەردگاردا خدای گەورە ڕوو بە کافران دەفەرموێت سوێن بێت وا هاتنەوە بۆ لامان هەر وەک لە سەرەتادا دروستمان کردوون بە ڕووتی بێ ماڵ و سامان و هەتا دوایی لە حاڵێکدا کە ئێوە گومانتان وابوو واشتان دەوت کە هەرگیز کاتێکمان دیاری نەکردووە بۆ لێپرسینەوەتان نامەی کردەوەی هەرکەس دادەنرێت ئیمانداران دڵخۆشن بەڵام تاوانباران دەبینیت دڵە لەرزێ و دڵەڕاوچەیانە لە کار و کردەوەی ناپەسندی تۆمارکراویان بۆیە دەڵێن هاوار لە ئێمە ئەم نامە و دۆسیەیەت چییە؟ هیچ گوناهێکی ورد و درشت بەجێ ناهێڵێت، بەڵکو هەمووی تۆمار کردووە، ئەو خەڵکە هەرچییان کردووە بە دەنگ و ڕەنگەوە ئامادەیە. بێگومان پەروەردگاری تۆ ستەم لە هیچ کەس ناکات. ئێمە کاتێک بە فریشتەکانمان وت سوژدە بەرن بۆ ئادەم، هەر هەموو سوژدەیان برد جگە لە ئیبلیس کە لە دەستەی پەرییەکان بوو، بەهۆی ئەوەوە لە فەرمانی پەروەردگاری یاخی بوو ئایا ڕەوایە کە ئەو و نەوەکەی بکەنە پاڵپشت و یار و یاوەری خۆتان لە جیاتی من لە حاڵێکدا ئەوان دژمنی هەمیشەیی ئێوەن ئای کە چەندە کارێکی خراپ و ناڕەوایە بۆ ستەمکاران کە لە جیاتی خوددا دژمنێکی وەک شەیتانیان داناوە و گوێ ڕایەڵی دەکەن وەنەبێت من لە کاتی دروستکردنی ئاسمانەکان و زەویدا ئەوانم ئامادە کرد بێت بگرە هەتا لە دروستبوونی خۆشیان ئاگادار نین بەڕاستی من هەرگیز ئەوانەی خەڵک گومڕا دەکەن نەمکردووە بە یارمەتیدەری خۆم و پشتم پێ نەبەستوون ڕۆژێک دێت کە خودا لە هاوەڵگەران دەپرسێت و پێیان دەڵێت کوا ئەو شەریک و هاوەڵانەی کە بۆ منتان بڕیار دەدا جابانگیان لێدەکەن و هاواریان لێدەکەن بەڵام بێ سوودە هەر وەڵامیشیان نادەنەوە ئیتر بۆ هەمیشە سزای سەخت دەخەینە نێوانیانەوە لەو گیر خواردنەدا تاوانباران دۆزەخ دەبین و دڵنیان بێگومان دەچنە ناوی و تێکەڵی دەبن هیچ پەناگا و کەلێنێکیش نییە کە لێی دەرباز بن سوێن بە خودا، بێگومان ئێمە لەم قورئانەدا لە هەموو جۆرە نموونەیەکمان هێناوەتەوە بۆ خەڵکی تا پەند و ئامۆژگاری لێ وەربگرن، لە کاتێکدا ئینسان لە هەموو شتێک زیاتر موجادەلە دەکات و لە شت دەکۆڵێتەوە. خەڵکی خودانەناس هیچ شتێک نەبووەتە کۆسپ لە ڕێیاندا تا باوەڕ بهێنن، کاتێک کە هیدایەتیان بۆ ڕەوانە کراوە و داوای لێخۆشبوون بکەن لە پەروەردگاریان، مەگەر تەنها ئەوە نەبێت کە یاسای پێشینان بەسەریاندا بسەپێت بە لەناوبردنیان یاخود سزا ڕووبەڕوویان بێتەوە لە قیامەتدا. ئێمە پێغەمبەران تەنها بە مژدەدەر و ترسێنەر نەبێت نانێرین، کەچی ئەوانەی کافر و بێباوەڕ بوون هەر موجادەلە و دەمبازی دەکەن بە بەڵگەی پڕوپووچ بۆ ئەوەی حەق و ڕاستی بەتاڵ بکەنەوە و بیترازێنن، هەروەها ئایەت و فەرمانەکانی من و ئەوەی ئەوانی پێ هۆشیار کراوەتەوە کردوویانە بە گاڵتە. کێ لەوە ستەمکارترە کە یاداوەری کرابێت بە ئایەت و فەرمانەکانی پەروەردگاری، کەچی ڕووی لێ وەرگێڕاون و لووتی بەرز گرتووە و ئەوەشی لە یاد کردووە کە چ دەستپێشخەرییەکی کردووە لە گوناه و تاوان؟ ئێمە بەڕاستی پەردەمان هێناوە بەسەر دڵیاندا تا لە ئایەتەکانی ئێمە تێنەگەن و قوڕسی و کەڕیشمان کردۆتە گوێیانەوە. خۆ ئەگەر بانگیان بکەیت بۆ ڕێبازی هیدایەت و دینداری ئەوە هەرگیز ئەوانە ئەو هیدایەتە وەرناگرن پەروەردگاری تۆ لێخۆشبووە و خاوەنی ڕەحمەت و میهرەبانییە ئەگەر بەکردەوەی ئەو خەڵکە بکات هەموویان بە خێرایی دەپێچێتەوە و بە سزای سەخت دایان دەگرێت بەڵکو کاتی دیاریکراویان بۆ هەیە هەر کاتێک یەخەی پێگرتن هەرگیز پەنایەکیان دەست ناکەوێت بێجگەل لە پەنای خودا. ئەوەتە و شار و شارۆچکانە کە باسیانتان بیستووە یاخود بە چاوی خۆتان دەیبینن لەناومان بردوون و کاولمان کردوون کاتێک کە دانیشتوانی ستەمیان کردووە و بۆ لەناوبردنیان کاتی دیاری کراومان بڕیار داوە. یادیان بێنە کاتێک موسا بە هاوەڵی لاوی خۆی وت، من کۆڵ نادەم و دەڕۆم، ئەگەر چەندەها ڕۆژم پێ بچێت تا دەگەمە ئەو شوێنەی کە دوو دەریاکە یەکدەگرن یان دەگەمە ئەنجام، یاخود ماوەیەکی زۆر دەڕۆم و دەگەڕێم. خودای گەورە ویستویەتی موسا پێغەمبەر عەلەیهی سەلام تێبگەیەنێت کە بەندەی هەیە لە بواری تردا شارەزان، لەبەرئەوە ڕێنمووی کردووە تا بگەڕێت بە شوێن ئەو جۆرە کەسانەدا و لەوانیش سوود وەربگرێت. کاتێک گەیشتنە ئەو شوێنەی کە دوو دەریاکە بەیەک دەگەن، ماسیەکەیان کە لەگەڵ خۆیاندا هەڵیان گرتبوو بۆ توێشووی سەفەر، فەرامۆشیان کردبوو. ئەویش هەڵبەزیبۆوە و ڕێگەی ناو دەریای بۆ خۆی گرتەبەر. جا کاتێک تێپەڕین لەو شوێنە و لە جێیەکی تر لایاندا، موسا بە هاوەڵەکەی وت، ئادەی خواردنەکەمان بهێنە، چونکە بەڕاستی لەم سەفەرەماندا زۆر هیلاک و ماندوو بووین. لاوەکە وتی، ئەگەر لە بیرت بێت ئەو کاتەی کە چووینە سەر بەردە گەورەکە بۆ حەوانەوە، من بیرم چوو باسی ماسیەکەت بۆ بکەم، کەسیش لە بیری نەبردمەوە شەیتان نەبێت کە بۆتی باس بکەم. لە ڕاستیدا ئەو ماسیە زیندوو بۆوە و بە شێوەیەکی زۆر سەیر خۆی کرد بەناو دەریادا. موسا وتی، هەر ئەوە بوو کە ئێمە دەمانویست. واتە دەبوو ئا لەو شوێنەدا چاوەڕێ بووینایە، ئیتر بە ناچاری گەڕانەوە بۆ ئەو شوێنەی کە بە جێیان هێشتبوو. لەوێ بە بەندەیەک لە بەندەکانی ئێمە ئاشنا بوو کە لە ڕەحمەتی تایبەتی خۆمان بەهرەوەرمان کردبوو و زانست و زانیاری تایبەتی خۆمانمان پێ بەخشیبوو موسا پێی وت ئایا مۆڵەتم دەدەیت کە شوێنت بکەوم تا لەو زانست و زانیاری پێت بەخشراوە منیش بەهرەدار بکەیت زاناکە وتی بەڕاستی تۆ هەرگیز ناتوانیت لەگەڵ مندا خۆڕاگر بیت بێدەنگ بیت بەرامبەر ڕەفتار و کردارم چونکە من شتی سەرسوڕهێنەر دەکەم و تۆ لە نهێنیەکەی تێناگەیت جا چۆن خۆ دەگریت لە بەرامبەر شتێکەوە کە هەواڵت لێی نییە و ئەم سەر و ئەو سەری نازانی موسا وتی دەمبینیت ئەگەر خودا ویستی لەسەر بێت خۆ ڕاگر دەبم و لە هیچ فەرمانێکت دەرناچم. زاناکە وتی، جا گەر شوێنم کەوتیت ئەوە پرسیارم لە هیچ شتێ لێ مەکە هەتا خۆم لە نهێنیەکەی ئاگادارت نەکەم. هەتا کاتێک پێکەوە دەرچوون و سواری کەشتیەکە بوون، زاناکە دەستی کرد بە کون کردن و عەیبدار کردنی، موسا خۆی پێ نەگیرا و وتی، باشە ئاخر ئەوە تۆ ئەم کەشتیە کون دەکەیت دەتەوێت هەرچی سەرنشینەکانی هەیە نقمی بکەیت سوێن بە خوددا بەڕاستی کارێکی ناشایستەی گەورەت کرد زاناکە وتی نەموت تۆ هەرگیز ناتوانیت لەگەڵ مندا خۆڕاگر بیت موسا وتی لێ مەگرە چونکە مەرجەکەم فەرامۆش کرد و فێربوونی ئەم زانیاریەی کە دەمەوێت لە تۆوە فێربم لەسرم قورس و گران مەکە دوایی دابەزینە سەر وشکانی کەوتنە ڕێ هەتا گەیشتنە منداڵێک زاناکە گرتی و کوشتی، موسا وتی سەیرە ئەوە بۆچی کەسێکی بێ گوناهت کوشت بێ ئەوەی ئەو تاوانێکی وای کردبێت و شایستەی کوشتن بێت، سوێن بە خودا بەڕاستی کارێکی ناپەسند و ناڕەوات ئەنجامدا. زاناکە وتی پێم نەوتیت کە بەڕاستی تۆ هەرگیز ناتوانیت لەگەڵ مندا ئارام بگریت و دان بەخۆتدا بگریت؟ موسا وتی، ئەگەر دوای ئەمە پرسیاری هەر شتێکی ترم لێ کردیت ئەوە هاوڕێتیم مەکە بەڕاستی بەڕای من مافی خۆتە و لەلایەن منەوە لێ بوردراویت چونکە من بە ئاسانی لە هەڵسوکەوتی تۆ تێناگەم پاشان دەرچون و ڕۆیشتن هەتا گەیشتە ناو خەڵکی شارۆچکەیەک برسیان بوو داوای خۆراکیان لە خەڵکەکە کرد کەچی دەستیان نا بە ڕویانەوە و میوانداریان لێ نەکردن ئەوسا لەناو شارەکەدا دیوارێکیان بەدی کرد خەریک بوو دەڕوخا بەڵام زاناکە هەڵی چنیەوە و چاچی کردەوە و بەرزی کردەوە موسا وتی ئەگەر بتویستایە ئەوە کرێیەکت بەرامبەر ئەم کارە وەردەگرت دەماندا بە خۆراک و پێی تێر دەبووین زاناکە وتی ئیتر ئالێرە بەدواوە کاتی جیابوونەوەی نێوانی من و تۆیە من تاوێکی تر تۆ ئاگادار دەکەم لە حەقیقەت و سەرنجامی ئەوشتانەی کە نەتوانی ئارام بگریت لە بەرامبەریانەوە ئەو کەشتیەی عەیبدارم کرد چەند هەژارێک خاوەنی بوون لە دەریادا کاریان دەکرد جا منیش ویستم عەیبداری بکەم لە کاتێکدا لەو ناوەدا پاشایەک هەبوو کە هەموو کەشتیەکی چاک و ڕێکوپێکی داگیر دەکرد منداڵەکەش کە کوشتم دایک و باوکێکی ئیمانداری هەبوو ترساین لەوەی کە بە سەرکەشی و بێدینی و خوددا نەناسی هیلاک و ماندویان بکات چونکە هەر لە ئێستاوە سەرکەشی و لاساری پێوە دیار بوو بەو کارەمان ویستمان کە پەروەردگاریان لە جیاتی ئەو پاکتر و چاکتریان پێ ببەخشێت و بە منداڵێکی خاوەن بەزەیی و میهرەبانتر بەهرەوەریان بکات منداڵەکەش بەهەشتی بێت دیوارەکەش کە چاکم کردەوە خاوەنەکەی دوو منداڵی هەتیوی شارۆچکەکە بوون لە ژێریدا گەنجینەیەکی زێڕ و زیویان هەبوو کە باوکیان بۆی شاردبوونەوە ئەگەر گوێمان پێنەدایە باران و لافاو دەری دەخست و ئەو خەڵکە ڕەزیلەی کە میوانداریان لێ نەکردین دەستیان دەکەوت باوکی ئەو دوو منداڵەش خودا ناس و چاک بوو جا پەروەردگارت ویستی کاتێک گەنجینەکەیان دەست بکەوێت کە گەورە و بەهێز بن ئەوسا دەری بهێنن ئەمەش وەکو ڕەحمەتێکی تایبەتی لەلایەن پەروەردگارتەوە لەبەر خاتری باوکیان دڵنیاش بە کە هەموو ئەو کارانەم لە خۆوە نەکردووە ئیتر ئەوە بوو ڕاز و نهێنی ئەو شتانەی کە خۆت بۆ نەدەگیرا کاتێک ئەنجامم دەدان دەربارەی ذوالقەرنەینیش پرسیارت لێ دەکەن، پێیان بڵێ، گۆشەیەک لە بەسەرهاتی ئەوتان بۆ باس دەکەم. ئێمە توانا و دەسەڵاتمان لە زەویدا پێ بەخشیبوو، بۆ هەر شتێکی پێویستیی ئەو سەردەمە هۆکارەکەیمان بۆ ڕەخساندبوو. فَأَتْبَعَ سَبَبًا. ئەویش کەڵکی تەواوی لە هۆکارەکان وەردەگرت. خۆی و لەشکرەکەی کەوتە ڕێ هەتا کاتێک گەیشتە ناوچەکانی خۆرئاوا کەوا دەهاتە بەرچاو لە گۆمێکی قڕاودا ڕۆژ ئاوا دەبێت لەو ئاوەدا ڕێی کەوت لە قەومێکی خودانەناس و بێدین ئێمەش پێمان وت ئەی ذوالقرنین یان ئەوەیە بە سزا لە ناویان دەبیت ئەگەر لەسەر کفر و تاوانیان بەردەوام بوون یان چاکەیان لەگەڵدا دەکەیت ئەگەر شوێنی ئیمان و چاکە کەوتن ذوالقرنین وتی بێگومان ئەوەی ستەمکار بێت ئێمە سزای دەدەین لەوە دوایش کە گەڕایەوە بۆ لای پەروەردگاری سزایەکی زۆر سەخت و گرانی دەدات بەڵام ئەوەی ئیمان و باوەڕ بهێنێت و کار و کردەوەی چاکە ئەنجام بدات ئەوە پاداشتی چاک بۆ ئەوە لەمە دوا قسەی خۆش و فەرمانی ئاسان و کاری سوچی دەدەین بەسەردا لەوەودوا کەڵکی تەواوی لە هۆکارەکان وەرگرت و بە شوێنیاندا گەڕا. هەتا کاتێک گەیشتە ناوچەی خۆرهەڵاتی دوور، بینی خۆر هەڵدێت لەسەر قەومێک کە پەناگەیەکیان نییە تا لە تینی خۆیان بپارێزن. هەر بەو شێوەیە ڕەفتاری کرد کە لەگەڵ خەڵکی ڕۆژئاوادا کردی. بێگومان ئێمە بە تەواوی ئاگادار بووین لەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدا. لەوەودوا هەر دەستبەرداری هۆکارەکان نەبوو بە شوێنیاندا گەڕا. هەتا کاتێک گەیشتە نێوان هەردوو بەربەستەکە کە لە نێوانیاندا قەومێک هەبوو کە لە هیچ قسەیەک تێنەدەگەیشتن مەگەر زۆر بە دەگمەن. کاتێک دەسەڵاتی ذوالقەرنەینیان بینی وتیان، ئەی ذوالقەرنەین، بەڕاستی یەئجوج و مەئجوج تۆوی خراپە و تاوان دەچێنن لە زەویدا، ئایا خەرجیەک و پارەیەکت بۆ کۆبکەینەوە تا بەربەستێک لە نێوان ئێمە و ئەواندا دروست بکەیت؟ ذوالقرنین وتی، ئەو دەسەڵات و زانیاری و شتانەی پەروەردگارم پێی بەخشیووم چاکترە بۆ من لە پارە و سامان، جا ئێوە بەهێزی بازوو یارمەتیم بدەن تا بەربەستێکی بەهێز لە نێوان ئێوە و ئەواندا دروست بکەم. پارچە ئاسنم بۆ بهێنن و کەڵەکەی بکەن هەتا ئەمبەر و ئەوبەری هەردوو چێوەکەی پڕکرد. ئەوسا فەرمانیدا تا بە مشەدە مافوو بکەن لەو ئاگرەی کە لە ژێریدا کرابۆوە هەتا کاتێک هەمووی کرد بە ئاگر ئینجا ذوالقەرنین وتی ئادەی مسی تواوەم بۆ بهێنن تا بیکەم بەسەریدا مس لەگەڵ ئاسندا تێکەڵ بکرێت پێکهاتەیەکی بەهێزی لێ دروست دەبێت ئەوسا ئیتر یەجوج و مەجوج نەتوانیان سەر بکەون نەتوانیان کوناو دەری بکەن ئەوسا ذوالقەرنین وتی دروستکردنی ئەم بەربەستە ڕەحمەتێک بوو لەلایەن پەروەردگارمەوە، ئینجا کاتێک پەروەردگارم بڕیاری تێکدانی بدات ورد و خاشی دەکات، بێگومان بەڵێنی پەروەردگارم حەقیقەت و ڕاستەقینەیە. لەو ڕۆژە بەدواوە وازمان لێهێنان تا وەک شەپۆڵ بەناو یەکدا بێن، یاخود وازمان لێهێنان بۆ ئەو ڕۆژەی کە بەربەستەکە دەشکێت و بەپەلە وەکو لێشاو دێنە دەرێ و شەپۆڵ دەدەن بەناو یەکدا، کە یەکێکە لە نیشانەکانی کۆتایی هاتنی دنیا ئەوسا فوو دەکرێت بە سووردا بەو هۆیەوە هەر هەموو خەڵکی بە تەواوی کۆ دەکەینەوە بۆ محاسەبە و لێپرسینەوە ئیترە و ڕۆژە دۆ زەخ نیشانی کافران دەدەین و بە تەواوی دەری دەخەین هەمووشیانی تێدا کۆ دەکەینەوە ئەوانەی کە پەردە بەسەر چاویاندا هاتبوو نان دەویست نیشانەکانی دەسەڵاتداری ئێمە ببین و یادی ئێمە بکەن و توانای بیستنی قورئانی ئێمەیان نەبوو حەزیان لێ نەدەکرد. ئایا ئەوانەی کافر و بێ باوەڕ بوون وا دەزانن کە هەروا بۆیان دەچێتە سەر و چاوپۆشیان لێ دەکەین لە کاتێکدا کە ئەوان بەندەکانی ئێمە دەکەنە یار و یاوەری خۆیان و پشت بەوان دەبەستن و ئێمە فەرامۆش دەکەن ئەوانە با بزانن کە بەڕاستی ئێمە دۆزەخمان ئامادە کردووە بۆ بێ باوەڕان کە لەوێ دادەبەزن و نیشتەجێ دەبن. ئەی محەممەد پێیان بڵێ ئایا هەواڵی ئەو کەسانەتان بدەمێک کە لە کار و کردەوەیاندا زۆر زەرمەند و خەسارەتمەندن ئەوانە ئەو کەسانن کە هەوڵ و کۆششیان لە ژیانی دنیادا بەزایە و بەهەدەر چووە بەمەرجێک وایان دەزانی کە بەڕاستی کاری چاک دەکەن و کردەوەی ڕەوا ئەنجام دەدەن ئەوانە کەسانێک هەن کە باوەڕیان بە بەڵگە و نیشانەکانی پەروەردگاریان نەبووە و بە نیازی ئامادەبوونی بەردەم بارەگای خودایی نەبوون، ئیتر هەموو کار و کردەوەکانیان بێ نرخ و پووچ بووەوە، لە ڕۆژی قیامەتیشدا هیچ جۆرە بایەخ و نرخێکیان بۆ دانانێین. ئەوانە پاداشتیان ئاگری دۆزەخە، بەهۆی ئەوەی کە باوەڕیان نەبوو و گاڵتەجاڕییان بە بەڵگە و نیشانەکان و پێغەمبەرانی ئێمە کرد. بەڕاستی ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئێمە هەر لە زووەوە بەهەشتی فێردەوسمان بۆ ئامادە کردوون تا لەوێ دابەزن و ژیانی کامەرانی تێدا بەرنەسەر ژیانیان تێیدا بەردەوام و نەبڕاوەیە نایانەوێت بگوێزرێنەوە بۆ شوێنێکی تر لەبەرچاویان ناکەوێت پێیان بڵێ ئەگەر دەریا هەمووی مەرەکەب بێت و زانست و زانیاری پەروەردگارمی پێ بنووسرایە، دەریا تەواو دەبوو پێش ئەوەی زانست و زانیاری پەروەردگارم تەواو ببێت، ئەگەر چەندەها ئەوەندەی تر دەریاش بهێن و بیکەنە مەرەکەب، چونکە زانست و زانیاری پەروەردگار کۆتایی نایە و بێ سنوورە. ئەی پێغەمبەر، پێیان بڵێ، بەڕاستی من تەنها ئادەمیزادێکم وەکو ئێوە، بەڵام ئەوەندە هەیە وەحی و نیگام بۆ دێت ئەم ڕاستیەتان تێبگەێنم کە بێگومان خدای ئێوە خدایەشی تاک و تەنهایە جا ئەوەی دەیەوێت بە دیداری پەروەردگاری شاد بێت بە خۆشنودیەوە با کار و کردەوەی چاک و دروست ئەنجام بدات و بە هیچ شێوەیەک لە پەرستنیدا هیچ کەسێک نەکاتە هاوەڵ و شەریک بۆی